نوری نەمر هەمیشە ئامۆژگاری ڕاستڕەوی دەکرد پێغەمبەری خوا هەروەک چۆن ڕێک و ڕاست دەژیا ئاوهاش ئامۆژگاری بەردەوامی ئۆمەتەکەی دەکرد تا سەرڕاست و ڕاستبێژ بن جالێرەدا بە مەبەستی بەهرەمەندبوون لە فەڕ و بەرەکەتی ئەو فەرمودانە هەندێکیان بەنمونە دەهێنینەوە کە پەیمانتان دا بیبەنە سەر ئەمین و دەستپاک بن داوێنتان بپارێزن چاوتان لە ئاست حەرامدا بپۆشن دەستتان لە حەرام بەدوور بکەن بەڵێ پێغەمبەری خوا تیر ئاسا هەمیشە ڕێک و ڕاست جیاوە داوای دەکرد هەمووانیش هەر بەو شێوەیە بژین تەنانەت بەو سەداقەتە تایبەتی خۆی گەیشتە خاڵێک کە لە نێوان ئیمکان و وجوبدا بوو ئیتر ئەمە خاڵێک بوو کە لەو دیوەوە تەنها و تەنها سیدقی ئیلاهی هەبوو. بە دەربڕینێکی تر، ڕەسول اللە دروودی خوای لێ بێ لە ڕاستی و دروستیشدا بە نێو ئاسۆی، قاب قوسینی ئەو ادنی، دا سەیر و سلووکی دەکرد. بەڵێ، ڕاستە ئەو لە ڕوویەکەوە لە بازنەی، ئیمکان، دا بوو، بەڵام لە ڕوویەکی ترەوە جیهانی ئیمکانی تێپەڕاندبوو. هەروەک قازی عیاض، لە باسی میعراجدا دەڵێ حەزرەتی محەممەد گەیشتە شوێنێک نەی دەزانی پێی دەشوێ دابنێ پێی وترا پێیەکت لەسەر پێیەکەی ترت دابنێ بەڵێ ئەو لە هەموو ڕوویەکەوە مرۆڤ بوو بەڵام ڕاستی و دروستیەکەی بۆ وەها پلەیەک بەرزیان کردبووە ئامۆژگاری ئێمەش دەکات لەسەر هەمان خەسڵەت و دەفەرموێ بەڵێنی ڕاستبێژیم بدەنێ و درۆ ئاوێتەی ژیانتان مەکە منیش بەڵێنی بەهشتان دەدەمێ لە فەرمودەیەکی تردا دەفەرموێ چاکەیش ڕێ نیشاندەرە بەرەو بەهەشت. کەسی وا هەیە بەردەوام ڕاست دەڵێ و بەدوای ڕاستی و ڕاستگۆییدا دەگەڕێ هەتاوەکو لەلای خوا بە ڕاستگۆ دەنووسرێ. نەکەن هەرگیز درۆ بکەن. چونکە درۆکردن سەردەکێشێ بۆ خراپە و بەدڕەفتاری، خراپەکاریش ڕێی دۆزەخ پیشان دەدا. کەسی وا هەیە هەمیشە درۆ دەکات و بەدوای گوفتار و کرداری درۆدا وێڵە تا ئەوەی لەلای خودا بە درۆزن، تۆمار دەکرێت ڕزگاربوون و سەرفرازی لە ڕاستگۆییدا مرۆڤ ئەگەر بشمرێت لە پێناو ڕاستیدا ئەوە تەنها یەک جار دەمرێت کەچی هەر درۆیەک بۆ خۆی مردنێکە کابی کوڕی مالیک ڕزای خۆی لێبێ دەفەرموێ من بەهۆی ڕاستگۆیی مۆڕزگارم بوو بەڵێ هەر کات باز لە ڕاستگۆیی دەکرێت محاڵە ئەومان بەبیردانێت کەعبی کوڕی مالیک ڕەزای خوای لەسەر بێت بلیمەتێکی ئەوتۆ بوو وتەکانی هێندەی شمشێرەکەی و شمشێرەکەیشی هێندەی وتەکانی تیژ و بڕندە بوو شاعیر و قسەزانێکی بەتوانا بوو بە شعرەکانی ورەی کافرانی سرە و ژێر دەکرد یەکێکیش بوو لەوانەی لە عقبەدا بەیعاتیان بە پێغەمبەری خوا درودی خوای لێبێدا بوو بۆیە بە یەکێک لە پێشەنگەکانی ئەنسار دادەنرا بەڵام ئەم هاوڵە بەڕێزە نەیتوانی بەشداری غەزای تەبوک بکات تەبوک جەنگێکی سەخت و تاقەت پڕوکێن بوو لەم جەنگەدا مشتێک مرۆڤ لەگەڵ سوپای بێشوماری ڕۆمدا هەم لە جەرگەی بیابانی وشک و هەڵقرچێنەردا دەستە و یەخە دەهات بەم نیاز و خەیاڵەوە کەوتنە ڕێ و ئەو قارەمانەتیان نوان ئەوان پاداشتی ئەمەیان بۆ نووسرا بەڵام پێکدادان ڕووی نەدا و ئەو جەنگە ترسناکەش تەنها لە یادگەکان دامایەوە پێغەمبەری خوا درودی خوای لێبێ لە هەموو غەزاکانی تردا جوڵە سەربازییەکانی بە نەهێنی دەهێشتەوە کەچی ئەم جارەیان بە ئاشکرا کەوتە ڕێ و هەمووانی بانکێشت کرد بۆ جیهان کەچی کە عبسەر ڕای ئەم بانگەوازە ئاشکرایش هەر بەشدار نەبوو ئێستا با لە زاری خۆیەوە کورتەیەک لە بەسەرهاتەکەی ببیستی هەمووان بۆ ئەم جەنگە بانکێشت کرا دیار بوو جەنگێکی دژوار لە پێشدا بوو بەڵام خی گەورە تەقدیری نەکردبوو پێکدادان ڕووبدا بۆیە ئەم جوڵە سەربازیە تەنها لە چوارچێوەی ئەزمونێکی پراکتیکی دامایەوە جانازانم پێغەمبەری خوا لە سەرنجامی جەنگەکە ئاگدار کرابەوە یان نا بەڵام بایەخێکی جیاوازی بەم غەزایە دەدا منی شوەکەر کەسێکی تر ئامادەکاریەکانم تەواو کرد تەنانەت تا ئەو ڕۆژە بۆ هیچ غەزایەکی تر ئاوا خۆم بە چاکی ئامادە نەکردبوو زۆری نەبرد سەروەری هەردوو دنیا عليهەی سەڵاتی وەسەسلام فەرمانی جوڵەیدا و سوپا کەوتەڕێ منیش هەر بە خۆم دەوت هەرچۆنێک بێت پێیان دەگەمەوە لەم ڕوەوە متمانەم بە خۆم هەبوو هیچ سەرقاڵیەکیشم نەبوو کەچی هەردەموت ئەم ڕۆناس بیت هەتا ڕۆژان تێپەڕین و گەیشتنەوەم بە ڕسول الله بوو بە کارێکی مەحاڵ ئیتر دەبواە بە ناچاری چاوەڕێم بکردایە کردیشم بەڵام چ چاوەڕوانییەک، هەر سەعاتێکی بە چەندان ڕۆژ لێم دەڕۆیشت. سەرەنجام هەواڵی گەڕانەوەی پێغەمبەری خوا لە هەموو لایەکەوە بیسترا، جاخۆ هەموو جارێک هەروا بوو، هەر کە دەنگ و باسی نزیکی هاتنەوەی بڵاو دەبووەوە، مەدینە سەر لە نوێ دەبوژایەوە ئێستاش خەندە و شادی لەسەر ڕوخساری هەمووانە چونکە پێغەمبەری خوا درودی خوای لێ بێدەگەڕایەوە لە کۆتاییدا ساتی چاوەڕوان کراو هات سوپای مسلمانان گەیشت نەمەدینە پێغەمبەری خوش درودی خوای لێ بێ وەک نەریتی خۆی سەرەتا سەردانی مزگەوتی کرد و دوای دوور کات نوێش دەستی کرد بە پێشوازیکردنی مسلمانان خەڵکی پەیتا پەیتا دەهات نە خزمەتی ئەوانەش کە بەشداریان نەکردبوو بیانویان دەهێنایەوە تەنانەت زۆرێک لەوانەی حاڵیان وەک من بوو بیانویان دەهێنایەوە و پێغەمبەری خوش بیانوەکەی قبول دەکردن جاخۆ منیش دەمتوانی هەمان شت بکەم چونکە لە ڕووی توانای قەنەعات پێهێنان و قسە زانیەوە لە هەمویان شارەزاتر بوو بەڵام بەبێ بوونی هیچ عزرێک چۆن دەکرا لەگەڵ پێغەمبەری خوادا درۆ بکەم درۆم نەکرد نەمتوانی درۆ بکەم کە چوومە حزوری بە بزەیەکی سەرزەنشدامێزەوە کە دڵی کوناو دەرکردم ڕووی تێکردم و فەرمووی لە کوێ بووی منیش بێکەم و زیاد حاڵەتەکەم چۆن بوو ئاوام بۆ جێرایەوە لە پاش قسەکانم ڕووی لێ وەرجێرام و لە ژێر لێەوە فەرمووی هەستە بڕۆ ئیتر منیش بەم حاڵەوە چوومە دەرەوە کە هۆزەکەم منیان بەم حاڵەوە دی دەوریان لێدام و هانیان دەدام منیش بیان وێک بدۆزمەوە تا خۆمی پێ دەرباز بکەم تەنانەت وەک بڵێ قسەکانیان تاوێک لە دڵمدا جێی خۆیان کردەوە بەڵام یەکسەر هاتمەوە خۆم و پرسیم هیچ کەسێکی تر هەیە وەک من بێت لە وەڵامدا ناوی دوو کەسی تریان پێوت مرارەی کوڕی ڕەبیع و هیلالی کوڕی ئومەیە هەردووچیان دوو سەحابی ناسراویش بوون و لە بەشداربووانی بەدر بوون بەڵێ ئەوانیش هیچ بیانوێکیان نەهێنا بۆ و کەوتبوونە حاڵی منەوە ئەستەخفرله چوو بوونە هۆڵی چاوەڕوانیەوە هەردووچیان کەسانێک بوون شایانی چاولێکردن بوون بۆیە منیش بڕیارمدا وەک ئەوان بم و هیچ عوزرێک نەهێنمەوە لەو ماوەیەدا فەرمانێک سەبارەت بە هەرسێکمان دەرچوو ئیتر لەوە دوا هیچ مسلمانێ قسەی لەگەڵدا نەدەکردی هەردوو هاوڵەکەم خۆیان خزان دەماڵەکانیانەوە و شەو و ڕۆژ بەبێ وەستان دەگریان جا لەبەر ئەوەی من گەنجترینیان بووم دەچوومە دەرەوە و لە کاتی نوێژەکانیشدا لە مزگەوت ئامادە دەبوو بەڵام هیچ کەس نەی دەدواندم زۆربەی کاتەکانم لە مزگەوت بەسەر دەبوو جاری وا دەبوو بۆ بینینی خەندەیەکی پێغەمبەری خوا بەڕوومدا چەندین ماوەی دوور و درێژ چاوەڕوانیم دەکرد بەڵام هەیهات هەموو جارەکان بە دڵشکاوی دەگەڕامەوە ئەو زاتەی کە هەرگیز خەندەی لە ڕوخساری نەدەپا بۆ جارێکیش بێ تەماشای نەکردم و بزەیەکی بەڕوومدا نەنوە زۆر جار کە سەلامم دەکرد چاوم دەبڕیە لێوەکانی تا بزانم هیچ جوڵەیەک دەکایان نا بەڵام وەرە ببینە بچووکترین جوڵەشی نەدەکرد زۆر جار کە نوێژم دەکرد بەلاچاوێک تەماشام دەکرد کاتێک دەستم دەکرد بە نوێژ تەماشای دەکرد بەڵام هەرکە لە نوێژەکە تەواو دەبووم یەکسەر نیگاکانی لێ بزر دەکردم پەنج ڕۆژی ڕەبق ئاوا تێدەپەڕی ئیدی کەسەکان جێگاکان هێن نامۆ ببوون لە بەرچاو وام دەزانی لە وڵاتێکی بێگانەدا ڕۆژێکیان چوون بۆ بینینی ئەبوو قەتادەی ئامۆزام کە زۆرم خۆش دەویست و ئەویش منی وەک گیانی خۆی خۆش دەویست لە دیواری باخەکەیەوە خۆم هەڵدایە ژوورەوە و چوون بۆ لای سەلامم لێکرد بەڵام وەڵامی سەلامەکەی نەدایە لێم پرسی بۆ خوا بڵێ باوەڕ ناکەی کە خوا و پێغەمبەرەکەیم خۆش دەوێت ئەم جارەی شیج وەڵامێکی نەدام سێ جار ئەم پرسیارم لێ دووبارە کردەوە تا لە جاری سێم داوتی خوا و پێغەمبەرەکەی باشتر دەزانن ئەمەی وت و بەجێی هێشتن دەتوت دنیام بەسەردا ڕووخاوە ئاخر هەرگیز چاوەڕوانی هەڵوێستی وام لە ئەبوو قەتادە نەدەکرد دڵم پڕ بوو دامە پڕمەی گریان جارێکیشیان کە لە کۆڵانەکانی مەدینەدا دەسوڕامەوە گوێم لێ بوو پیاوێک سۆراغی منی دەکرد خەڵکەکەیشی منیان پیشاندا پیاوەکە هاتە لام و نامەیەکیشی بەدەستەوە بوو نامەکە لەلایەن پاشای غەسانەوە بوو بۆ من نێردرابوو پاشان لە نامەکەیدا بانگهێشتی دەکردم بۆ مەملەکەتەکەی و نووسیبووی، بیستوومە هاوەڵەکەت دەستبەردارت بووە و دایبڕیوی، جا بۆیە وەرە لای ئێمە، چونکە کەسانی وەک تۆ لای ئێمە قەدر و قیمەتیان بەرزە. دوای خوێندنەوەی نامەکە لە دڵی خۆمدا وتم، ئەمەش تاقیکردنەوەیەکی ترە، بۆیە نامەکەم دڕاند و خستمە ناو ئاگرەوە. چلەمین ڕۆژ بوو، پێغەمبەری خوا کەسێکی نارد تا پێمان ڕابگەیەنێت کە پێویستە لە خێزانەکانمان دوور بکەوینەوە. منیش بە نێراوەکەم وت چی بکەم تەڵاقی بدەم ئای بە قوربانی وەفای بوو فەرمووی کە تەنها لێیان بە دوور بی ئیتر بە خێزانەکەم وت کە بچێتەوە ماڵی باوکی لەم نێوەندەشدا خێزانەکەی هیلال بە مەرجی خزمەتکردنی هاوسەرەکەی داوای مۆڵەتی کردبوو چونکە هیلال کەسێکی بەتەمەن بوو نەی دەتوانی ئیشەکانی خۆی ڕابپەڕێنێت پێغەمبەری خوش مۆڵەتی دابوو هەندێک کەسیش پێشنیاری ئەوەیان بۆ کردم منیش هەمان شت بکەم بەڵام قبوڵم نەکرد ڕاستیەکەی نەمدەزانی هەڵوێستی پێغەمبەری خوا لە بەرامبەر تەکلیفێکی وادا چۆن دەبێت ڕۆژان هات و ڕۆژان ڕۆیشت پەنجا ڕۆژی تەواومان بەم شێوەیە بردەسەر نەم دەتوانی چی تر بەرگە بگرم دنیام لێ هاتبووە یەک و هێندەی گۆڕ تەنگ و تاریک بوو ڕۆژێکیان هەر وەک ڕۆژانی تر نوێژی بەیانیم کردبوو لە بانێژەی خانووەکەم دادانیشت بوو گوێم لێ بوو یەکێک بە دەنگی بەرز ناوی منی دەهێنا دەنگەکە دەیوت مژدەت لێ بێکاب ئیتر کە هەر ئەمەم بیست یەکسەر زانیم مەسەلە چیە بۆیە ڕاستە خۆ چوومە سوزدە و ئەو ڕۆژە لە دوای نوێژی بەیانی پێغەمبەری خوا لێ خۆشببوونمانی ڕاگەیاند بوو بە پەلە بەرەو مزگەوت ڕام کرد هەمویان بە پێوە وەستا بوون و پیرۆزباییان لێ دەکردم تەڵحە باوەشی پیاداکردم و ماچی کردم وام هەز دەکرد سەر لە نوێ لە عقبەدا ئەوجا چوومە حزوری فەخری کائینات و دەستی مبارەکیم گرت ئەویش دەستی منی گرت وا دەزانم ئەگەر لەو کاتەدا مزگێنی بە هەشتیشی پێ بدرایە بەو ئەندازەیە دڵخۆش نەدەبوو اینجا فەرمووی خی گەورە لێتان خۆش بوو بە دوویدا ئەو ئاەتەی خوێندەوە کە سەبارەت بە ئێمە دابەزی بوو ان اللە هو التواب الرحیم هەروەها تەوبەی ئەو سێ کەسەشی وەرگرت کە لە غەزای تەبوک دواخران دوای ئەوەی کە زەوی چەندە فراوانە لێیان تەنگ ببووە خۆشیان لە خۆیان بێزار بوون دڵنیاش بوون کە هیچ پەنایەک نییە لە خەشم و قینی خوا بیان پارێزێت جگەلەوەی خۆیان بدەنە پەنای ئەو زاتە پاشان تەوبەی لێوەرگتن تا تەوبە بکەن بەڕاستی هەر خوا تەوبە وەرگر و میهرەبانە لە پاش ئەوەی ڕسول الله درودی خوای لێ بێ ئاەتەکەی تەواو کرد عرضم کرد یا ڕسول الله من بە ڕاستگۆیی ڕزگار بووم پەیمانیش دەدەم تا لە ژیان دابم جگە لە ڕاستی چی تر ناڵێ بەڵێ حقیقەتی نبووت لەسەر بنچینەی سەدەقا وا تا ڕاستگۆیی و ڕاستڕەوی داڕێژراوە هەموو پێغەمبەران ڕاستگۆن پێویستی شەڕاستگۆ بن چونکە ئەگەر بچووکترین هەڵە یان لاری لە هەر یەکێک لەم زاتانەدا هەبێ کە لە جیهانی غەیبەوە فەرمانەکان دێنن و بە مرۆڤایەتی دەگەیەنن ئەوا هەموو شتێک سەرنخون دەبێتەوە ئەوە تا سرجەم ئەو ڕاستیانەی کە دەبێت دەربارەی مرۆڤایەتی بیزانین لە ڕێگەی ئەم مرۆڤە بژاردانەوە پێمان دەگات ئەمەش بابەتێکی هێندە هەستیارە بچووکترین هەڵە هەڵناگرێت بۆیە خی گەورە لەم بارەیەوە دەفەرمێ ئەوا بەهێز و دەسەڵاتی خۆمان دەمانگرت ئەوسا هیچ کەسێک نییە لە ئێوە بەربەست و بەرگری بکات لە ئێمە بەڕاستی پێغەمبەری خوا لە بەرامبەر ئەمر و نەهیەکانی خی گەورەدا وەک مردویەک وابوو لە دەستی مرد و شۆردا وەحی بەرەو چ ئاراستەیەک بیویستایە وەری دەجێڕە ئیتر ئەویش هەتا هەتایە لەسەر ئەو ئاراستەیە دەمایەوە تەنانەت ئەو کەسەش کە قوربیەتی بەدەستهێنا و گەیشتە خاڵی کۆتایی تۆسقاڵێک لەم هەستیاری لەدەست نەدابوو لەدەستدان با لە لایەکەوە بوەستێت بگرە قوڵتر بووەوە و گەیشتبووە ئاستێک کە لە توانای کەسدا نەبێت پێی بگات نوری نەمر.